خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان مامۆستا بەکر حەمە سەدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.